لەم کاتە پیرۆزەدا خوای پەروەردگار بە چاوی ڕەحمەت و میهرەبانی تەماشامان کە ڕوومان کردۆتە ماڵەکەی ئیشا ئەڵڵا گەورەترین کەریم و بەخشندەیە لە گوناهەکانمان خۆش بێ تۆبەکاران بە ڕەحمی خۆی وەرگرێ لەم وەختەدا بە چاوی ڕەحمەت تەماشای نەخۆشەکانمان بکا و شیفای بەخێریان بۆ بنێرێ عاقیبەتی هەموو لایەکمان خێرکە ئینشاءاللە خۆشەویستان یەکێک لەو شتانەی لە هەم لەو جوانیانەی کە جوانیەکانی کە خۆشیەکانی کە سیماگە شەوەکانی مانگی پیرۆزی ڕەمەزان لە ژماردن نایەن یەکێ لە دیاردە هەرە جوانەکانی لەوەی کەوا لەم سەردەمەدا کە ڕەحم و بەزەی کەم بووە لە ناو مسلماناندا نەبێ ئەوەی ئەم مانگەی جوانتر کردووە بریتییە لە بەخشندەیی و دەستی کۆمەک و یارمەتی درێژکردن بۆ خەڵکانی قەرزار و نەدار و هەژار لە سەتەلایتی گەلی کوردستان ئاگام لە ئافرەتێکی زۆر مەزلوم و مەنکوب و خاوەن ماڵ و مناڵی زۆر بوو وتی خۆزگە خوایە ساڵ دوانزەی مانگ ڕەمەزان بوویایە چونکە ئێمە تەنها ئەو مانگەمان لەبەردەستایە کە تۆزێ بە مورتاحی وەکو ئینسان ژیان بەسەر بەرین بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لەگەڵ ئەو هەموو نەداریەیدا لەگەڵ ئەو هەموو هەژاریەیدا لەگەڵ ئەوەی کەوا هیچی وای نەبوو لە چاو خەڵکیدا بەردەوام بەخشندە بوو بەڵام سبحان اللە کە مانگی ڕەمەزان دەهات بەخشندەیەکەی چەند قاتی دەکردەوە وەکانە ئەجوەدە ما یەکون فی ڕەمەضان هەر هیچی نەدەهێشتەوە ئەوەی کە لەبەر دەستیا بوو لە مانگی ڕەمەزاندا بەڵام بەخشندەیی هەروەکو چۆن نوێش کۆمەڵە ئادابی هەیە هەروەکو ڕۆژووی ئەم ڕەمەزانە کە جەنابت دەمت بە ڕۆژووە و ئەندامی لاشت بە ڕۆژووە ئەگەر لەسەر شەرعی خوا و بەپێی قورئانەکەی خوا نەیگری لێی سوودمەند نابی سەدەقە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 إيمان داري بريس بەڵام بۆ دەیبەخشن فی سەبیل اللە تەنها لەبەر ڕەزامەندی خوا ئەبێ ئاگا لەو وەختی بەخشینەدا سەیری ناو دڵەکەت بکە غەیری ڕەزامەندی ئەو خوایە هیچی کەی تێدا مەهێڵە ئاەتەکە وا دەفەرمێ پێش هەموو شتێ فی سەبیل اللە لە دڵتان نەخش بکە خوایە ئەم بەخشندەیەم بەس بۆ تۆیە خوا دەفەرمێ ئەوەی ئاوا دەستی کرد بە گیژپانا لەبەر ڕەزامەندی من چەند دینارێکی دەرێنا و خستێ دەستی داماوێکەوە خوا دەفەرمێ سەیری نمونەی تۆی بەخشندە وەکو چی وایە کە مەثەلی حەبەتین وەکو دەنکە گەنمێک وایە خوا نافەرمێ کە مەثەلی زاریعین بەذەڕە حەبەتین خۆ پەلاع زۆر دەچێنێ وایان نا خۆ دەنکە گەنمێک ناچێنێ کەچی خوا دەفەرمێ بەخشینەکەی تۆ وەکو یەک دەنکە گەنم وایە لەمەوە تێدەگەین قورئان دەفەرمێ مەڵێ من زەکاتم نییە مەڵێ من دەوڵەمەند نیم هەر دەبێت دەوڵەمەند خێر بکە من بۆ خۆم محتاجم ئایا کەسێک هەیە بتوانێ بڵێ ناتوانم دەنکە گەنمێک لە ئینجانەیەکا بڕوێنم دوایی چاوەڕێی گوڵە گەنمێکیش بم کەس هەیە بڵێ ناتوانم هیچ کەسێک هەیە بڵێ توانای بەخشینی دەنکە گەنمێکم نییە خوا دەفەرمێت دەنکە گەنمێکیش لێ قبوڵ دەکەم دوو سەد و پەنجا و یەکیشت لێ قبوڵ دەکەم خۆ تۆ دەتوانی بچووکترین خێر کە لەم سەر زەوێدا دەنکە گەنمێکە بیچێنە بە ئیزنی خوا گوڵە گەنمێک هەر دەگرێ کە مەسەلی حەبەتین کاتێ دخستە ژێر زەویەوە ئەم بەتەت سەبع سەنابیلە خوا کەش و هەوای بۆ دەڕەخسێنێ بارانی ڕەحمەتی بەسەرا دەبارێ زەوی بەپیت دەبێ دەفەرمێ سەبع سەنابیلە کە دێتە دەرەوە دوای حەو گوڵە گەنم دەردەکا جا سەیری تەعبیری قورئانی کەن چەند وردە نافەرمێ لە سورەتی یوسفا دەفەرمێ سەبع سنبولات خضر ها سەیری کەن سورەتی یوسف بخوێنەوە باشە یەکێک کە شارەزانە بێت دەڵێ قورئان خلافی تێدایە بۆ لە سورەتی یوسفا پاشا خەونەکەی بینی وتی بینیم سەبع سنبولات خضر بۆ لێرەدا هەر سەبعەیە هەر حەوتەکەی دەفەرمێ سەبع سەنابیلە سەیری قورئان کە سونبولە گوڵە گەنمێکە بەڵام سونبولات واتە گوڵە گەنمەکان زۆر قەڵەو نین گوڵە گەنمی زۆر بەرچاو نین جەمعە چەند گوڵە گەنمێکم بەڵام سەرنجت ڕاناکێشێ بەڵام کە دەفەمە سەنابیل گوڵە گەنمەکان لە دوورەوە چاوی بینەر ڕادەکێشن واتە ئەو دەنگ کە گەنمەی تۆ چاندت ئەو خێرە سەبع سەنابل حەو گوڵە گەنم دەگرێ کە هەرچی بەلایە ڕابوورێ ناتوانێت چاوی لا کلاکە ها سبحان الله ایوای فلاحتی زۆر خۆش دەوێ کە بەلای گەنمێک کا دەڕۆی دەڵێ ماشاءالله چی بەرهەمێکی جوانە چەند گوڵەکانی تێر و پڕن بە تایبەت فلاح کە زەوی زاری زۆر خۆش دەوێ قورآن ئەو تەعبیرە دێنێتە بەر چاوت دەفەرمێ وا چاول لێوێ ئەو دەنکە گەنمە ئەو خێرەی تۆ کردوتە حەو گوڵی لێ بۆتەوە هەر شیرینە لە پڕی و لە قەڵەوی و جوانیدا سەیریان کەی بەڵام گوڵە گەنمەکانیش یەکی دە پانزە دەنکیان تێدا نییە فی کولی سنبولەتین مئەت حەبە هەر گوڵە گەنمێکی سەد دەنکی تێدایە سبحان الله حەوت زەربی سەتی کە حەوسەت دانە دەکا دەفەرمێ ئەو دەنکە گەنمە بۆ کابرای جوتیار کە بەخشی و دوایی بەرهەمی لێ هەڵگرتەوە حەوسەت دەنکە گەنمی لێ هەڵگرتەوە ئەو خێرەی تۆ دەیکەی ئیماندار وەکو ئەو دەنکە گەنمە وایە خوای گەورە حەوسەت جار پاداشت دەداتەوە سبحان الله والله يضاعف لمن يشاء هیوا هەیە خوا دەفەرمێ حەزم لێبێ بۆ هەر کەسێک زۆر لە حەوسەتیش زیاتری ئەدەمێ دوو کەس بە یەکەوە خێر دەکەن هەردووکیان فی سەبیل الله دەیکەن هەر لەبەر خاتری خوا لە قیامەتا کە سەیری دەفتەری ئەعمالیان دەکەن ئەم نووسراوە حەوسەت چاکە لە جیاتی ئەو هەزار دینارە تەبعی کە ئەو ڕۆژە بەخشیت ئەمیان نووسراوە حەو هەزار چاکە برادەرێکی تریان هەر هەمان هەزار دیناری بەخشیوە نووسراوە حەفتا هەزار چاکە هی وا هەیە نووسراوە حەوت سەد هەزار چاکە سبحان اللە اضعافا مضاعفە خوای گەورە بۆی زیاد دەکا باشە خوا عەبدەکانی هەموو وەکو یەک خۆش دەون بۆ بۆ ئەمیان ئەوەندە دەنووسێ بۆ بۆ ئەویان هەر حەوسەتەکە دەنووسێ و حەوسەتەکەش هەر فەزلی خوایە تۆ یەک دانت بەخشی و حەوسەتی هەڵدەگریەوە بەلانی کەمەوە بەڵام ئایا ئەگەر ئێمەی مسلمان زەویەکمان هەبێ کە زۆرمان کوڕی فەلاح و جوتیارین بڵێن ئەم زەوێ یەک و حەو هەزار دەبڕێ ئەم زەویەشیان یەک و حەوسەت دەبڕێت تخوا بۆ کامیان خۆت دەکوتی تۆوەکەی تیا بچێنی بەبێ گومان شەونخونی زیاتر دەکێشی چاو زیاتر ورد دەکەیەوە واسیتە دەکەی بە موبە و بۆی ئەو زەویانت دەستکەوێت کە یەک و حەو هەزار دەبڕێ دەی بۆ قیامەتیش ئەبێت تۆ کە خێرت کرد ئاوا بە مشتاقیەوە خێر بکەیت چاوت ئاوا لەو سەری بێ کێ هەیە یەک و حەو هەزار و حەو سەد هەزاری دەستکەوێ مسلمانی بەڕێز گوێ بگرە ئاگات لەم خێرانە بێ لە مانگی ڕەمەزاندا ئەگەر دەتەوێت لە یەک و حەو سەدیش خوا زیاتر دەستخا پێ ببەخشێ سەیری ئەمەکە یەکەم دڵخۆش بە لەو کاتەدا کە خێرەکە دەکەی چۆن کابرای فەلاح کە تۆوەکە دەچێنێت خوار لە تۆوەکەم خەسار کرد کابرای فەلاح و جووتیار کە تۆوەکەی دەچێنێ و زەوییەکەی بەدڵە و جوان کێڵدراوە و ئامادەسازی هەیە و کەژلەبارە و پەڵەی ڕەحمەتی لە وەختی خۆیدا داوە کە هاتەوە ماڵەوە ئەو گەنمەی چاند دەست بەسەر دڵیا دێنێ ئەڵێ یاڕەبی خوا لێت بەزیا بێ گەنمی ئەمساڵیشمان تۆو کرد وەڵاهی دەبێت لە وەختی خێرەکەدا وەکو کابرای فەلاح دڵخۆش بی بڵێ یا ڕەبی خوا لێت بەزیاد بێ ئەو خێرەی ئەم ساڵم بە نسیب بوو ئاوا وەکو فەلاحەکە خوا نمونە بە فەلاح دێنێتەوە خاڵی دووەم ئەبێ کامەی کە بۆ خۆت بەلاتەوە جوان و سەرنجڕاکێشە ئەگەر دەتەوێت لە یەک و حەوسەد زیاتر دەستکەوێت لەوەیان ببەخشە ئایا کابرایەکی فەلاح ئەو تۆوەی کە بۆ بنەتۆوی دادەنێ و دەیچێنێتەوە جارێشکە تخوا دەچێ بنبێژنگ بچێنێ دەچێ دەچێ لە بێژنگیەدا کام گوڵە گەنمە و کام دەنکە گەنمەی قەڵە و جوان و بێغەشە هیچ مرۆری پێوە ناهێڵێ وایە نا ئەڵێ ئەمە بۆ بنەتۆوە ئەمە فریامان دەکەوێت ڕەم بێ بن بێژنگەکە بۆ خۆی بەرێ بۆ ئاش بیخوا بەڵام دەڵێ ئەوەی دیخینە زەویەکەوە چونکە لەو سەر بەرهەمی جوان دەدات خوا با گەنمە جوانەکە بێ دە وەڵڵایی خێرە و من دەبێ ئاوا بێ بڵێ ئەوەی دەیبەخشین ئەوە هی منە ئافرەت مناڵەکەم ئەوە بۆ ئەو سەرمانە توخوا با بنە تۆوەکەی زۆر جوان بێ سبحان اللە قورئان چەند تەعبیرەکان جوان حاڵیمان دەکا بۆیە حەزەتی عائشە کاتێک ئاەتەکەی خوێندەوە لەن تەنال البر حتا تنفق مما تحبون ناگەنە پلەی بەخشینی هەرە تەواو حتا لەوەی زۆرت خۆش دەوێت لەوە بەخشی ئەفەرمێ ئەگە پارەی دەبەخشی دەهات عەتری پێ دەکرد عەتر عەتری پێ دەکرد و ئەمجا دەیدایە دەست هەژارەکە فەرموویان ئەوە بۆ وا دەکەی خۆ هەر پارەیە ئەو عەترە هیچ زیاد و کەمی پێ ناکات لە عوملەکە فەرمووی واللهی خوا هێندی پێخۆشە پێش ئەوەی بچێتە دەستی فەقیرەکەەوە دەچێتە دەستی قودرەتی خواوە خوا لێم قبوڵ دەکا پێم بێ ئەدەبیە چڵک و چویل پارەی پێوە بێ خەڵکمان هەبوو پارە دەبەخشێ لەم وڵاتەدا واللهی شاید حاڵم کام بیست و پێنجەی ڕق و تازە و لەسەر ڕقم بۆ چوو ئەوەی هەڵبژاردووە خۆ ئەگە کۆنەکە یەک و حەوت سەد بەخشێ ئەمە ڕەم بێ هەر پارەیە هەر وەکو یەک عومرەیە بەڵام زیاتر دڵی بەلای ئەویاندا ڕۆیشتووە وتوێتی خوایە شەر بێ ئەویان بەخشم چونکە زیاتر دڵم بەلای ئەویانەوە نەک جامانە کۆن و کوڵاوە کۆن و کراسە شڕێکی هەیە حتا لی وەڕز بۆ لەبەری کردووە ئەرە نایدەن بە فڵان ماڵە فەقیر ئەرێ ئەو جلەی مناڵەکەی خۆم بۆ مەکتەب لەبەری ناکە دەتخوا ماڵی فڵان کەسیش هەتیویان هەن بیاندەنێ بۆ مەکتەب بۆ مناڵەکانیان باشە برام ئەوە خێر نییە تخوا ڕازی دەبی بنبێژنگ بلە عەرزا بچێنیەوە نە بەخوا ئەگەڕێی دەنگ کە زنگیانەیەکی پێوە نەبێ دەی بۆ تۆوەکەش بچێنە ئەمە بۆ قیامەتە بەخوا ئەبێ وەکو فەلاحەکە دڵت پێی خۆش بێ سێیەم حاڵی ئەو کەسەی کە زەکات و خێرەکەی پێدەبەخشی با ئیماندارێکی بە حەق بێ بە ئالی دین و خواناسی بێ بەڵام خەڵکیشمان هەیە پیاوەکەی پیاوێکی لادەرە نوێژ ناکا ڕۆژوو ناگرێ عەرەق دەخا دەخوا قومار دەکا بەڵام ژنێکی ساڵیحەی ڕووسوری هەیە لەسەر چەند مناڵ دانیشتووە ئەمە معنای ئەوە نییە خێریان پێ نەکەی خێرەکە بدەست دەستی ئەو ئافرەتە ڕووسورە بڵێ خوشکەکەم دایکەکەم ئەمە بۆ خۆت و مناڵەکانت سەرفکە ناتوانم بیدەمە دەستی مێردەکەت ڕەمبێ بیدا بە عەرەق و قومار ڕەمبە بەڕۆژوو نەبێ بەڵام تۆ بۆ مناڵەکانتی سەرف کە هیچ کەسێک لە خێری ئیسلام و ئەهلی ئیسلام مەحروم نابێ ئیشاءاللە سێیەم ئەو کەسەی خێرەکەی پێ دەکەی دەوڵەمەندێک بێ کە هەژار کەوت بێ ئێستا الحمدلله کۆمەڵە کەناڵ هەیە کەناڵی ئاسمانی ماڵە فەقیر بەسەر دەکاتەوە من دەستخۆشی لە هەر کەسێک دەکەم کە لە دەرگای ماڵی فەقیرێک دەدا هەر حیزبێکە هەر لایەنێکە خوای گەورە ئەگە بۆ خوای بە فی سەبیلا خوا ئاگای لە نێتی ناو دڵەکان هەیە هەر کەسێ لە دەرگای فەقیرێک دەدا خوا دەرگای ڕەحمەتی لێ بکاتەوە من دەڵێم دەستخۆشی لە خێری کەس کەم ناکەمەوە بەڵام دەژڵێم خۆزگە ئەوانە لەسەر تەلەفیزۆن بەو حەددە نیشان نەدرانایە هەرچەند ڕەمبێ ناچاری بێ ڕەمبێ بۆیان بێ خەڵک بیان بینێ و من نەزانم ئەو فەقیرە هەیە و تۆ نەزانی دەستی کۆمەکیان زیاتر بۆ درێژکەین بەڵام دەزانی چەندیشیان لەسەر دەکەوێ هیوا هەیە حتا گەورە دەبێ بە مناڵ ئەوە مناڵی فڵان کەسەوەی لە تەلەفیزۆنەکە نیشانیاندا وەڵاهی بەیانی دەوڵەمەنیش بێ فەقیر ئەمەی لە کۆڵ نابێتەوە هەرچەند ئەمە ڕیی ناچارییە بەڵام خۆزگە لە زمانی ڕەمەزانیدا زمانی گوڵمان هەیە یەک وشەی تەشهیر بە کەسێک ناڵێم بەس لە ڕێی ئەم وتارەوە ئەڵێم خۆزگایە ئەم ئەم بابەتی خوانی بەربانگی ئێواران و ماڵە فەقیرانە تەسجیل بکرا بە کامێرەی ڤیدیۆیی وەکو لەسەر تەلەڤیزیۆن ئێمە ئێواران فرمێسکی بە دیارەوە هەڵدەڕێژین ئەوەی زەڕەیەک ویژدانی هەبێ نانەکەت بە چاکی بە قڕگا ناڕواتە خوارێ نازانی چت خواردوە کە ئەو حاڵی داماوە دەبینی من دەڵێم خۆزگە پێش وەی لە کەناڵەکەەوە پەخش بکرێ پێشکەشکار و ئامادەکاری بەرنامەکە بیدایە ئەمە زمانی گوڵە گوڵێک پێشکەش بە مەسولانی کوردستان دەکەم بەڵام هەندێک دڕکی پێوەیە نابێ پێی ئازاری پێ بخۆن گوڵی گوڵەباخ دڕک بە لاسکەکەیەوە هەیە پەنجەتان بریندار دەکا وشەکەم حەقە خۆزگە بیبردابی کوتا جەنابی وەزیر تۆ مانجی دەوری دە ملیۆن معاشت هەیە با ئەم ماڵە لەسەر تەلەفیزۆن نیشان نەدەین ئەو دە ملیۆنە ئەگە پێنج سەد هەزاری لێ لا بەری نە فەقیر دەبی نە پێتەوە دیار دەبێ و نە هیچە تخوا با ئەم ماڵە تەسلیمی جەنابت کەین هەموو مانگێ بە بێدەنگ لە پێنج سەد هەزاری بخە زەرفێکەوە کاکە وا جارێک یارمەتی دا وا دوو جار یارمەتی دا ژیان دوور و درێژە وا ژەمێک تێرت کرد لە خواردنی باش ئەخە خۆ هەر ئەو ژەمە نابێ بەڵام ئەگەر کاکی وەزیر کاکی پەرلەمانتار کاکی مەکتەبی سیاسی و سەرکردایەتی بە هەموو حیزبەکان دەڵێم ڕووم لە شەخسێک نییە لێبوردانە بڵێ بە ئەم ماڵە فەقیرە یەک ماڵ کاکە یەک ماڵ ئەندام پەرلەمان تۆ هەشت ملیۆن معاشت هەیە قەیچێکە ئەگە حەوتونی بۆ خۆت بمێنێتەوە بڵێ پێنسە هەزاری با بۆ ئەم ماڵە فەقیرە عایدی من بێ کاکە دنیا خوا لە بەڵا دەتپارێزێ ڕوسوری لای ئەو میلەتە دەبی قیامەتی خۆشت مسۆگەر دەکەی بەخوا فەقیریش نابی هیچیشت لەکەم نابێتەوە خۆزگە ئەوە بکرا بەرنامەوە لە جیاتی تەلەفیزۆن فقیر ئەوەنە فرمێس خەڵ دەڕێژێ و مناڵی بەسە زمان باین لە ناو مناڵانە خەڵک گاڵتەی پێ دەکەن و نازانە مناڵ عەقڵی پێ ناشکێ ئەوە بەو مەسئولانە بسپێردرایە خەڵکیش هەیە بە کەڵکی سەر تەلەفیزۆن نایە کاتی خۆی کاکە بنەماڵە بووە هەبوو بووە ئێستا لێکەوتووە ئەم گرانی و زروفە بەلای ئەوە بە قازانج نەشکاوەتەوە لەم بێ لەم پارەی ئێستادا هەندێک خەڵک باش دەوڵەمەند بووە هەندێک خەڵک هەر ئیفلاسی کردووە بەڵام کابرا چونکە بە بنەماڵە هەبوو بووە پیاوێکی بەسەر و سیمایە واللهی لە ڕووی نایە بەرنامە بچێتە ماڵەکەی و تەلەفیزۆن و تەسویری بکە ئێ مەعقولە ئەم تەلەبە گەنجە بیهێنێ سەر تەلەفیزۆن بڵێ ئەمە موحتاجە و لە زانکۆ دەخوێنێ ئەمە ئەم کچە لە پەیمانگا دەخوێنێ ئەم تەلەبەیە لە ئامادەیی دەخوێنێ کە دەچێتە مەکتەب جلەکانی ساڵی ڕابردووی لەبەرکاتەوە لە کاتێکا خەڵک وا ناژی چەند خۆشە تۆ لەو کاتەدا بەبێ ئەوەی شعوری بریندار بێ هەست بکەی بۆی بکەیە ناو گیرفانیەوە بڵێ ئا ئەمە بۆ خۆت سەرف کە لەم ساڵی خوێندنی داهاتوودا بەبێ ئەوەی کەوا تەلەفیزۆن نیشانی دا و ئەم و ئەو عەزێتی دا بگەڕێن بۆ ئەوانە خێری ئەم بە حەوسەت هەزاریش زیاترە چونکە ڕووی نەشکا چونکە ئەو نەفسیەتە بەرزەت نەهێڵش دابەژێ تووشی سواڵکردن و دەستپانکردنەوەی ئەم و ئەو بێ زۆر بۆ ئەوانە بگەڕێن چوارەم پەککەوتەی سەر جێگا لەسەر عەرەبانەیە چونکە ئێمە بە هەموو لایەکە هەوڵ دەدەین خەریکە ناژی ئەو لەسەر جێگایە تۆ هەوڵ بدە دەستی خۆتی پێ بگەیەنە پێنجەم، ئەگەر خزمت بێ، براکەت، خوشکەکەت، پورەکەت، خاڵەکەت، مامەکەت، ئەمانە زەکاتیان پێ دەشیا، خێریان پێ دەشیا، خوا پێغەمبەر صلی الله علیه و دوو جار خێرە، یەکەم سیلەی ڕەحمە، خوشکەکە بیر دەکاتەوە ئەو خەی براکەم لە دەرگامی داوە، بەڵام تخوا ئاگاشتان لە فەقیرێک هەبێ، ئەمساڵ زۆربەی خەڵک هەر پرس دەکا بیدەم بە کەسی خۆم، ئەی ئەوەی کەسی نییە، بیکە بە دوو سێ تەقسیمەوە دوو بەشی بدە بە خزمەکەی خۆت بەڵام با بەشێکی بۆ کەسێک بێ کە هیچ سیلەی ڕەحمی لەگەڵتان نییە با فی سەبیل لایەکیشت بە تایبەت هەر هەبێ ئەو خزمەی خۆش زۆر خۆشە کە لە دەرگای دەدەی و چاوت بینیوێتی کە ئەویش هەژارە و محتاجی دەستی تۆیە شەشەم حاڵەتی نەفسی محتاجەکە سەیری کە جاری وایە کابرا یەک نەفسێکە پیرە مێردێکە ئەگەر پۆشتەی کەیەوە گەلێ خۆشحاڵ دەبێ ئەگەر نە باوکی کۆمەڵە مناڵ بوو ئەگەر دایکی کۆمەڵێک مناڵ بوو هەژاریش بوون کاتێک کە تۆ پارەکە دەدەیە دەیدا بە جل و بەرجێک بۆ مناڵەکە باوکەکە خۆ هیچی لەبەرا نییە بەڵام کە جلی مناڵەکە دەبینێ بە قەدر مناڵەکە خۆشحاڵە وایان نا ئەمە کۆمەڵێک نەفسن ئەمە کۆمەڵێ نەفسد تێکرد باوشێکە بەتەمایە جلی کۆنەی ساڵی ڕابردوو بکاتەوە بەر مناڵەکانی دایکەکە تۆ دەچی لەم بەرە جێژنانەدا پۆشتیان دەکەیەوە کە دوای جێژن قوتابخانە دەست پێ دەکاتەوە خوێندنگاکان دەکرێنەوە چەند دڵی باوکەکە خۆشە کاملەم پۆشتیان کەیەوە بە جلوبەرگی نوێ ئەوێ جووتێ پاتەی لاسیک لە پێی مناڵەکەی کا لەو دێیەدا دایکی مناڵی هەتیوی بە سەراکەوتۆ بێ باوکن چەند خۆشە تۆ بیبەی لە دوکانێکە جوانترین کالەی چەرمی لە پێکەی خاڵێکی تر زەمەن و کاتی بەخشینەکە ئێستا بەرەو جێژنان دەڕۆین بەرەو کاتی کردنەوەی قوتابخانەکان دەڕۆین کاتێک کە تۆ لەم بەرە جێژنانەدا لە دەوری عەرەفە و با هەر لەم ڕۆوە دەست پێ بکەین با لەم باخری ڕەمەزاندا ئەویش کۆمەڵە بەربانگی جوان و پاشێوی ڕێکوپێک بکە با جلوبەرگەکانی بلای خەیات بێنێتەوە مەکسێکی باش لەبەری خێزانەکەیدا بێ ئەگەر سەد هەزاری بدەیە باوەرتان بێ ئەو فەقیرە بەقەدەر دوو ملیۆنی دوای جەژن دڵی پێ خۆشە چونکە لە جەژنا پۆشتە بێ نەفسیەتی مورتاحە ئەگەر بەرەو زستان دەڕۆین دەزانی ماڵی فڵانکەس وا کومبارە شڕێکیان هەیە فەرشێکی ئەستوری بۆ بکڕی جوان و تازە نەک فەرشە کۆنەکەی ماڵی خۆتی بۆ بنێری زۆر لەوە باشترە کە لە بەهارا بۆی بنێری لەم گەرمایەدا موبەریدەیەک و پانکەیەکی بۆ بکڕی نەک لە زستانا بۆی بکڕی زەمەنەکە ئەم لە ئێستادا محتاجە پێی تۆ ئەم فرسەتە بقۆزەوە کە ئەو لەو کاتەیا پێویستی پێیەتی حاڵەتی خۆت کە دەبەخشی هەیە سەد هەزاری هەیە سبحان الله دەچێت پێنج هەزار دەبەخشێ هەشە دە ملیۆنی هەیە و پێنج سەد هەزار دەبەخشێ تۆ کە پێنج هەزار دەبەخشی لای خوا بەقەدەر ئەو پێنج سەد هەزارە ئەجرت بۆ دەنووسرێ قەت فەقیر بە خێرەکەی خۆت ناشکور مەبە بڵێی بۆ خێرم بۆ ناکرێ حاتەمی تەی سەعدی شیرازی لە گوڵستانا دەفەرمێ کابرای لێی پرسی حاتەمی تەی مەشهورە لە سەخاوەتە کەست بینیوە لە خۆت سەخیتر فەرمووی بەڵێ فەرمووی لە خۆت سەخیتر لە دوورگەی عەرەبیدا هەبوو فەرمووی بەڵێ میوانی ماڵێک بووم پیاوێکی زۆر ڕێک و پێک بوو لامدا بە سیاحەت و ڕاوشکار چوو بووم ئێوارە حیوانێکی سەربڕی بوو بەرخێکی سەربڕی بوو جگەرەکەیم خوارد وتم وتی بۆ ئەوە دەست بۆ ئەوە دەبەی وتم وەڵایی جگەری بەرخ زۆر ناسک و خۆشە دە ڕۆژ لەوێ مامەوە هەموو ڕۆژێ جگەری بەرخی بۆ دەینام بۆی دەبرژان بۆی سوود دەکردمەوە دوایی بۆم مەعلوم بوو دە بەرخی هەبووە هەر دە بەرخەکەی بۆ سەر بڕیوم بەس جگەرەکەی دەرخواردام ئەوەی تری بەخشیوەتەوە ماڵە دراوسێدا ئەفەرمێ ئەی تۆ چیت بۆ کرد وتی وەڵڵاهی منیش چون سەد حوشترم دایە سەد حوشتر چ سەروەتێکی گەورەیە کابرا وتی کەوابێ حاتەمیتەی تۆ لەو بەخشندەتر بووی لە جیاتی دە بەرخ حەوسەد حوشترت سەد حوشترت داوەتێ وتی نەوەڵڵا ئەو بەخشندەتر بوو ئەو دە بەرخی هەبوو لە هەموو ماڵی دنیا لە پێناوی منا بەختی کرد من لە هەزاران حشتر سەد حشترم پێ بەخشی هەواتە ئەو لە من گەورەتر بوو بەخشینەکەی سبحان اللە ئەو نەفسیەتەی خۆت کاتە کەمت لەبەردەستایە و لەو کەمەش ئامادە هێشتا ببەخشی ئیمانداران خوای گەورە نمونەی بە زرعات هێنایەوە بەو فەلاحەتی کە لەبەر دەستمانە ئیشاڵڵا جوان لێ حاڵی بووین جا زرعات هەرەوە نیە بیچێنی گەنمەکە ئەبێ ئاگال لێی بێ ئافەت لێی نەدا سن و کولە نەیخوا ئاگر نەیسووتێنێ ئەها لەم کاتی کاتی خەرمانان و ئەوانەدا ئەوەی فەلاع بودڵی دایمە ئاوای دەکرد لە ترسیەوەی ئاگر نەکەوێتەوە وەڵاهی ئەو خێرەی کە خوا فەرمووی دەنکە گەنمەکەیە ئەبێ ئاوا لە ئافەت بیپارێزی ئەزانن ئافەتەکەی چییە منەت کردنە بەسەر خەڵکا دەچینەوە خزمەت قورئان هەر لە سوڕەتی بەقەرە ئایەتی 262 الذين ينفقون اموالهم في سبيل الله ئەوانەی ماڵی خۆیان دەبەخشن لە پێناوی خوادا ثم پاشان کە چاندی لا یتبعون ما انفقوا منا ولا اذا بە شوێنیان نە منەت دەکا نە ئازار دەدا منەت ئەوەیە لە بەسەر چاوی دابدەیەوە کوڕە خێریکی وامان پێکردی وەڵا فریاد کەوتم باش بە و بەخوا دەمزانی محتاجی لە مەلیسێکا دە کەسی لێتۆ بەسەر چاویا دەیەوە یان بە تەنیاش بێ ئەڵا ئەوەیە لای خەڵک باسی دەکەی وەڵاهی خەڵک هەبووە جیسکە گڕێیەکی داوە بە زەلامێک وتوێ مامۆستا لە دووسێ مامۆستایەکەشم پرسیوە لە جەنابیشت بپرسم بزانم داخۆ پێی دەشیا بابە تۆ لە حەو ماڵە حەیای فڵان کەست بردووە جیسکە گڕێیەکەت داوەتێ ئەمە ئەزایە کە بیستەوە دڵی پێی دەشکە یعنی من وام لێ هات لە هەموو مەجلیسێکە باسی ئەم خێرەی من بکرێ خوا دەفەرمێ ئەوە ناکات دای دەپۆشێ لهم اجرهم عند ربهم جابا بچینە سەر منەت کردن منەتەکە ئیمام ابن قیم دەفەرمێ منەتی وا هەیە بەس بە دڵە یەک وشە نەوتووە کەچی خوا خێرەکە لێوە ناگرێ چونکە لە دڵەوە وا دەزانی تۆ لەو گەورەتری کە تۆ خێر بەو دەکەی وا دەزانی خوا تۆی خۆشتر دەوێت کە دەستی بەخشندەیت هەیە بڵێ خوایە ئەمە تاقیکردنەوەیە منت تاقی کردوێتەوە بەم ماڵە ئەویشت تاقی کردوێتەوە بەو هەژاریە هی هەردووکمان تاقیکردنەوەیە خوایە مەمنونی تۆم کە منت بە دەوڵەمەندی تاقی کردوتەوە هەژارن نەخستوم خوایە ڕەحم بەو فەقیرەش پێ لەو فەقیر ڕزگاری کەی ئەگەر لە دڵا خۆت پێ لەو گەورەتر و چاکتر و خواناستر بوو سبحان الله خوا خێرەکە لێ وەرناگرێ ئەها خێر وەکو زرعاتەکە بێ بیپارێزی ئاپەل لێی نەدا منەتکردن بە زمان بە زمان بەسەر چاویا دەیوان لای خەڵک باسی کرد عەبدولڕەحمانی کوڕی زەید دەفەرمێ باوکم هەموو جارێ ئامۆژگاری دەکردم بازرگان بووین دەوڵەمەند بووین دەیفەرموو ئیزا عەتەیتە رەجولا شەیئا وەڕەئەیتە ئەن سەلامەکە یەثقل عەلەیه فەکف سەلامەکە عنه ڕۆڵە گیان ئێمە شکر زۆر دەبەخشین و خوا زۆری داوینێ ئەگەر خێر و پیاوەتی و زەکات و سەدەقەت دا بە زەلامێک دوایی لە ڕێگا تووشی بووی زانیت ئەگەر سەلامی لێ بکەی تۆزێ لە دڵیا گرانە یەکسەر بە بیری دەکەوێتەوە ڕم بێ بۆیە سەلامم لێ بکە خێرەکەم بەسەر چاوداتەوە لەو کاتەدا ڕوو بکە بەو لاوە خۆت مەشغوڵ کە بە شتێکەوە سەلامەکەی لێ مەکە وتی بابە سەلام فەرزە فەرمووی ڕۆڵە سەلام دە چاکەی هەیە بەڵام دەترسم بەو سەلامە حەو هەزار چاکەمان لە قیس چێ ئەگە زانیت سەلام کردنەکە لە سەری قرس دەکەوێت سەلامەکەی لێ مەکە و دە چاکەکە نەوێ سبحان الله ئەم پیاو چاکانە چۆن ماڵیان بەخشیوە لە پێناوی خوادا منەت چاکە لەناو دەبات چونکە خۆشەویستی بەهۆی بەخشینەوەیە منەت ئەو خۆشەویستێ لەناو دەبات کە بەسەر چاوت دادایەوە بەخشین بۆیە دەبەخشی لە زەلیلی و قەرزاری و نەبوونی ڕزگاری کەی کە منەتت بەسەرا کرد دەیکەی بە کۆیلە و زەلیلی دەکەی کە منەتت کرد ماڵەکەت بەهی خوا نەزانیوە بە هی خۆتت زانیوە ئینا بۆ منەتی بەسەرا دەکەی ئەوە ئەمانەتێکە لە ژێر دەستی تۆدا ئەو زەکاتە واجبە دەریکەی وەکو نوێژ ئەوە کە ڕۆژوو دەگری تخوا منەت بەسەر کەسا دەکەی کە هاتووی بۆ جومعە منەت بەسەر کەسا دەکەی زەکات و سەدەقە و خێریش نابێ ئەم کەسا بکەی مافێکە خوا لە سەریدا ناوی واجبی کردووە جا منەتەکە متەکەبیرت دەکا بۆیە علەما فەرموویانە نابێت لای ژنەکەشت بڵێ وەڵی ئەو ماڵە دراوسێیەمان ئەمڕۆ چووم سەد هەزار زەکاتم دانێ مناڵە بچووکەکە گوێی لێ بوو دەفەرمێ کە چاوی بە مناڵەکەی ئەوانکەوە سبحانەوە لەبەر چاوی سووک دەبێ ئەڵە باوکی من لەو گەورەترە بە تایبەت ژن نەفسێتی وایە لای ژنەکەشت باسی مەکە وەڵی ماڵی فڵان کەسی برام و خوشکم و ئەزانی خوشکەکەم ئەمڕۆ چووم ملیۆنە زەکاتم دانێ یەکسەر ژنەکە لەو ماڵە خوشکەی لەبەر چاو سووک دەبێت باسی مەکە بیهێڵەوە لە بینی خۆت و خوادا بیهێڵەوە لە بینی خۆت و خوادا جا دەفەرمێ ئەگەر ئاوا بوو بە ئاشکرا خێرەکە بکەی هەر دەبێ بەنی هێنیش بیکەی فهو خير لكم خوا دەفەرمێ بۆ خۆت چاکترە چونکە لە منەتکردن ڕزگارت دەبێت لە ڕیا ڕزگارت دەبێت و لە قیامەتا پێ سا سەلم دەفەرمێ هەر کەسێک لەو حەوت تاقمەی کە لە ڕۆژی قیامەتا لە ژێر سێبەری عەرشی خوادان ئەو کەسەیە خێر دەکا ئەوەندە بە نهێنی و محتەرمیەوە ژن و منداڵی کەس و کاری کەس پێی نازانێ بەم دەستە دەیبەخشێ ئەو دەستەی پێی نەزانیوە سبحان الله ئەوەندە بە نهێنی پێی دەبەخشێ تۆ بیدە بەخوا گرنگ نییە کەس پێ بزانێ جاجاری وایە دەتوانی خۆت فەقیرێک ناناسی کاکە دەیان خەڵک ڕۆژانە ڕوو لە خەڵکی خێرخواز دەکا محتاجەکانی خۆی دەردەبڕێ بیدە بە ئەو بە ئەو وەت بگەیەنێ پیاوێک هەبوو لە شاری سلێمانی خێر و سەدەقەی بە ماڵێکی مناڵی بێ باوک دەکرد لەم پیرەمەگرونە من خۆم شاید حاڵی ئەوم وابزانم جارش لە وتارە باسم کردووە وتی مامۆستا من دەمەوێت مانگانەیەک بۆ ماڵێکی فەقیری مناڵی بێ باوک دەبڕمەوە بەڵام ئەو خێرە خێزانەکەی خۆم نازانێ ئەولادەکەی خۆم نازانێ تۆ پیاوێک هات چێ ئەم مزگەوتە دەکەم تکایە لەبەر خاتری خوا بەس خۆت و خوا بزانن حیز بە شەرێک نابێ هەتا ئەوە ئەمانەتە ئێستاش لام تا قیامەت نابێ کەس بزانە من ئەو ماڵە هەتیەوە مانگانە معاشیان بۆ دەبڕمەوە سبحان الله خێرە و مندی ئەوامان هەیە لەم کوردستانەدا ئیشاءالله دەفەرمێ باسی ئەوەم کرد کە خێرە ماڵێکم بۆ دۆزینەوە پێنج مناڵی بێ باوکیان هەبوو تاقیبم کرد لە دەرودراوسەکان کوتیان وڵی باوکیان مردووە هیچ معاشێک موچەیەکیان نییە کابرا ئاوا خێرەکەی پێ بەخشین نۆ مانگ خێرەکە ئاوا بوو ڕۆژێکیان وتی مامۆستا وابزانم ئەو ماڵی تۆ خێرەکەیان پێ دەکەی باوەڕتان بێ پێم نەک تۆ کێیە چونکە پێوتم نابێ بەڵام وا ئەزانم ماڵی فڵان کەس بێ وتم تۆ بە چی ئەزانی وتی وەڵڵاهی پیاوێک هاتە خەوم فڵان کەسی ناوە خەڵکی پیرەمەگرونە و کاتی خۆی ناسیومە تەلەبەی زانکۆمان هەبوو خەریک بوو لەبەر فەقیری واز بێنێ ئێستاشی لەگەڵا بێ ساڵی سێمی کولیەتی خەڵکەیە لەو سلێمانێ پێمان ناساندەوە وتێتی هەموو شتێکی عایدی من جلوبەرگی کتێبی پێڵاوی هەرچێک بە بەس باواز لە خوێندنەکە نەهێنێ بە دڵ و بە گیان بخوێنێ هەموو شتێکی لەسەر من بەبێ ئەوەی کەسیش بزانێ کێیە بەبێ ئەوەی مناڵەکەی خۆی کوڕەکەی خۆی بیناسێ سبەینێ منەتی بەسەرا بکە ئەوە خێرەومەندیە جا خوا دەفەرمێت تۆ ئاوا خێر بکە بۆ خوا لهم اجرهم عند ربهم پاداشتەکە لای من پارێزراوە ئێکە خوا فەرمی بۆت پارێزراوە ئیتر چیترت دەوێ لەوەش گەورەترن ولا خوف عليهم ولا هم يحزنون دەچێ ڕیزی ئەولیای خواوە ئەلا ئین ئەولیا الله لا خوف عليهم ولا هم يحزنون دۆستانی خوا نەترسیان هەیە نەمەحزونی و خەفەتباریان هەیە واللهی بەخشندە دەوڵەمەند و دەستڕۆیشتووی بەخشندە بەڵام بەو مواسەفاتانەی کە لەم جومعەدا ئایەتەکە باسی کرد بۆ جەنابتانم باس کرد ئاوا خێر بکەی دەچێ ڕیزی ئەولیای خواوە بە نەسی ئەو قورئانە لە سەرمەرگا نە ترست هەیە لە عەزابی خوا نە مەحزونیت هەیە بۆ ماڵ و منداڵت چونکە تۆ بەخشندەوەی ماڵ و منداڵ پەکی ناکەوێ علەما جوانیان فەرموو دەفەرمون لا خوف علیهم قەت دەستت مەترسێ خوا وا لێ دەکا کە دەبەخشی دڵت ناترسێ ئەینا زۆرجا کە پارەکە دەبەخشی شەیتان لەو کاتەیە ئەڵێ ئەی بۆ خۆت ئەی بۆ خۆشت کاکە نەوەک فەقیر بی ئەی محتاجی بی دێ هەنە هەنەت دەدا بەڵام علەمایەکی بەرزی کوردستان ماوەسەناسی سبحانی دەفەرمێ زەکات و سەدەقە و خێر وەکو ئەو کەسە وایە کە ڕەزەکەی دەبڕێ ئەرێت خوا ڕەزبڕتان بینیوە کە ڕەزی دێمەکار و یان بەرا و ئەمانەی هەیە ئەها ساڵانە دەچی سەر و پێلەکانی دەبڕی ئەرێ هیچ کەسێک کە ڕەزەکەی دەبڕێ مێوەکانی دەبڕێ دەترسێ لەوەی مێوەکە وشک ببێ نەوەڵا ئەو پەڕی خۆشحاڵە دەزانێ حەموو مسەلە مقەستێک کە لێدەی و دەیپەڕێنی ئیلا خوا بەرەکەتی ئەخاتێ و پەلی نوێ دەردەکاتەوە وەڵاهی زەکاتیش ئاوایە سەرە پەلەکانی نەبڕی ماڵەکەت قلپۆک دەبێ مێوەکەت زۆر خۆش بوێ بڵێ با لێی گەڕێم بە قوربان بم مقەستی لێ مەدە با حەلوە خۆی بمێنێتەوە وەڵا بە دوو سێ ساڵ کرمۆڵ دەبێ و دەنکە ترێیەک ناگرێ هەموومان فەلاحین و جوتیارین وایە یان نا ئەو زەکاتەش لەو ماڵە دەری نەکەی هەر سەرە لقێکەت چل بیست و پێنجیت هەیە یەک ملیۆن خوا دەفەرمێ یەک لقی بچووکی لەکەوە بیست و پێنجی لێ بقرتێنە لێ یەک ملیۆنا بیست و پێنج هەزار پارەکە زۆر کەمە ئەو سەرە لقەی لێ نەقرتێنی ئەو ماڵە ماڵە کرمۆڵ دەبێ وەڵڵاهی بۆ خۆی بەڵا لێدا و دەپوشێتەوە وەکو دارمێوەکە یەک بۆڵەترێت بۆ ناگرێت نمونەکەی چەند جوانە جاخوا دەفەرمێ لا خوف علیهم قەت دڵن ناترسێ قەت دڵت ناترسێ ولا هم یحزنون حەموو دەمێ دڵخۆش دەبی دڵخۆشی بەوەی کە دڵنیابە خوا پێت دەبەخشێتەوە دکتۆر ئیبراهیم فەقێ نووسەرێکی زۆر بەناوبانگە لە زانستی دەروونناسیدا چەندین تالیفات و کتێبی هەیە دکتۆر ئیبراهیم فەقێ دەفەرمێت جارێکیان هەموو سەرمایەکەم هەزار دۆلار بوو وەڵاهی چووم لە مزگەوتێکا نوێژم کرد ئیمامی مزگەوتەکە باسی موحتاجیەکی کرد کە بە هەزار دۆلار دەفع دەبێ وەڵاهی چوومە ماڵەوە ڕێک هەزار دۆلارەکەم بر بۆ ئەو احتیاجیە سبحان الله یەک سعاتی پێ نەچوو تەلەفۆنم بۆ کرا لە کۆمپانیایەکەوە بچم کاریان لەگەڵ بکەم بەشی ڕاوێژکاری دەوام بکەم وتم مانگانە بە چەند؟ کابرا وتی بە چەند ئیشمان لەگەڵا دەکەی دەستەی ڕاوێژکاری ئەو کۆمپانیا گەورەیە بی؟ دەڵێ بیرم کردەوە من هەزار دۆلارم کردووە بەخێر زەڕبی دەم کرد خوایەک بەدە دەبێ پاداشتم دایەوە وتم بە دە هەزار دۆلار وتی قبوڵمانە بۆ ماوەی سێ ساڵ وەرە عەقدەکە بنووسە جاری وایە پارەکە شەر نییە هەر بە پارە بێتە ناو گیرفانتەوە ئیشەکە دێتە پێشەوە ئیشێ کاسپێکی وا ڕووت تێدەکا خوا بە سەدقات بۆت تەعویز دەکاتەوە بەس تۆ نێتەکەت بۆ خوا بێ ئەمجا قەناعەتت بۆ دروست دەبێت ئەوانەی خێر ناکەن دایمە دڵ چروکن ئەوەی کە دەبەخشێ قەناعەتێکی دڵی بۆ دروست بووە کە قەناعەتیشت هەبوو گەورەترین دەوڵەمەندی سێیەم بەرەکەت دەکەوێتە ماڵتەوە بەرەکەتی ماڵ ئەوەیە دوو کەس معاش وەردەگرن یەکی دوو سەد هەزار بۆ نمونە یەکیان لەو دوو سەد هەزارە پێنج هەزار هەموومان ژێ لا دەدا دەڵێ خوا لەو دوو سەد هەزارە پێنج هەزار دەکەم بە خێر و سەدەقە هەموومان ژێ کە دەچێتەوە ماڵەوە سەیرەکە مناڵەکەی تایەکی قورسی لێ و نەخۆشە لا يحزنون محزون نابێ کۆلە ڵە ئافرەتی هیچ نەدە بێنە لە تێپاڕاستۆڵی بێ بە ئومێدی خوا تا بەیانی بۆ خۆی چاو دەبێ یەکسەر بەو لە تەپاڕاستۆڵە خوا شفای بۆ دەنێرێ عیادە و دکتۆری لە کۆڵ دەبێتەوە ئەوەی تریش دوو سا هەزاری وەرگ تۆ هیچی نەبەخشیوە کە دەچێتەوە هەمان شت مناڵەکەی تایەکی قورسی لێ و زۆر نەخۆشە هەموو لەشی دەهەژێ لە ترساندا بە قوربان سارە بەگرە و فریای عیادەی خە کە دەچێت سەد هەزار بە عیادەکە سەرف دەکا عالمێکی گەورە دەفەرمێ ماڵ هەر هی خۆت نییە سێ کەس چاویان لەو ماڵە بڕیوە سێ کەس یەکەم قەدەر بەردەوام ماڵ معڕزە بۆ لە ناوچوون تخوا خەڵکتان پێشک نا لە هەولێر لە سلێمانی کۆگاکەی پڕ بووە بە ملیۆن دۆلار ئەشیای تێدا بووە لە یەک شۆرتی کارەبادا کە بەیانی چووە بەس سوتەمەرۆی کۆکردوێتەوە هەموو دەمە معڕزی ئەو قەدەرە لە ماڵەکەتدا یەک شۆرتی کارەبا هەمووی لە ناو بردو هیچی نەماوە مەگە دوایی ڕەفیقەکانی فەقیرە خێریان پێکردووە دووەم میرات خۆر چاوی تێبڕێوی هەر چویە قەبرەکەەوە هێشتا کفنەکە زەر نەبووە میرالگە دەست دەکا بە دابەشکردنی سێەم بۆ خۆت جات خوا تۆ خۆت لە حەل هەمویان تێکسترە لە قەدەر و لە میرات خۆر و لەوانە نەوەڵا ئەم ماڵە بەهی خوا بزانە بە چەند وشەیەشی کورت و پخت لە پەخشانە شعرێکە عەرزی جەنابتان دەکەم و دەڵێم گەر لە کاسبیدا دلێری، دنیا جەنگەڵ و تۆ شێری، بار دەنێری، جەمی دەکەی، دەیبژێری، گیرفانپڕ و ورگ تێری، بە سەفەر و سەیران فێری، بیرت بێ ئاخری دەمری، ڕۆژێک دێت میوانی قەبری، خەرمانی ڕەنجت هەڵدەگری، دەلێبڕێ، لە بەهەشتدا جێیەک بگری. ئەوەی کە بە تۆ دراوە. ئەوەی کە بە تۆ دراوە، ئەگەر نانە، ئەگەر ناوە، ئەگەر عەقڵ و دڵ و چاوە، ئەگەر پووڵە و سەریەکت ناوە، سپاردەیە و دانراوە، تۆ وەکیلی، عەبدێکی دەست بە کلیلی، بۆ بەخشینی مل با مەدە، وەکوو قاروون بە فیزەوە خۆت با مەدە، لە کاری خێر خۆت لا مەدە. نەخوا زەڵاو و نازداران ببارە وەک نەرمە باران ئەو منداڵەی لێی قەوماوە ناز شکاوە باب نەماوە هێشتا منداڵە فرۆیە چاو لە تۆیە دڵ بە سۆیە فیتنە و ئینتیحانی تۆیە دە فرمێسکی گۆنای بسڕە کاڵا و پۆشاشی پێ بکڕە بەهەشتی پێ لە خوا بکڕە دەستی بگرە با بکەوێتە سەر ڕێگا بێ نیازی کە لە پارە با بە ئەرکی خۆی ڕابگا با تێبگا با پێ بگا کێ دەزانێ ئاوا کارێ مناڵ ناکا بە پزیشکێ بە بانکخوازێ ئەندازیارێ ئەوجا ڕەحمەت بەسەرتا وەکو تاوەباران دەبارێ پێش خۆتی خە، با بۆ ناو گۆڕی نادیاری، ببێ بە سەدەقاتی جاری، خۆت مەست مەکە بە دنیای پڕ لە جەنجاڵی، گەر خاوەنی کۆگای و گەورە و ئیمێڵ و گورز و گۆپاڵی، ببە حاڵی، ئامان دەستم بە دامانت، نەڕۆی بە دوو دەستی خاڵی. کەسی ژیر ئەلفێکی بەسە بۆ داماوان فریاد ڕەسە لە جێی هەرچی خزم و کەسە ژیان و دارایی هەلە ژیان و دارایی هەلە وەک گرەوە ئەم گرەوە مەدۆڕێنە بیبەرەوە ئەمڕۆ ڕۆژە سبەی شەوە تەمەن کورتە وەکو خەوە ببەخشە بەخشندە بە لە کاروانی چاکەخوازان دوا مەکەوە پارە تا سەر بۆت نامێنێ بە هەشت بکڕە فریاکەوە ئەتوانی بەهەشتی خوا بە چەند دینارێک بکڕی و لەدەست خۆتی مەدە ئەلا ئین سلعەت اللە غالیە ئەلا ئین سلعەت اللە الجنە کاڵای خوای بەهەشتە و لە هەموو شتێ بەنرخترە یا ربی خوای ڕەحممان پێ بکەی یا ربی خوای دەستی بەخشندەیمان پێ ببەخشی خوای ئەو کەسانەی کەوا بەسەرت کردوونە وەکو ئیمتیحان ماڵ و ساوانت خستۆتە ژێر دەستیانەوە لەم کوردستانەدا لە وڵاتی جیهانی مسلماناندا خوایە دڵیانیش دەوڵەمەند کەی دەستیان بەخشندە کەی پارە لە گیرفانیانا بێ و لەناو تورەکەی دڵیاندا نەبێ خوایە ئەو کەسانەی کەوا دەستکورت و هەژارن دەرگایەکی ڕزق و ڕۆزی بە فراوانیان لێ بکەیەوە دڵی موسڵمانانیان بۆ نەرم کەی یا ڕەبی خوایە ئەوانەی محتاج و احتیاج و قەرزارن دەرگایەکی ڕزق و ڕۆزی وایان لێ بکەیەوە لە احتیاجی ڕزگاریان کەی یا ڕەبی خوایە داوا لێ دەکەم ئەو کەسانی لەم مانگی ڕەمەزانەدا بەزەییان بە موسڵماناندا دێتەوە دەستی کۆمەک بۆ خەڵک درێژ دەکەن یاڕەبی خوایە هەموو کات کیسەیان پڕ بێ هەموو کات قاسەیان فراوان بێ هەموو کات دڵیان خۆش بێ لە بەڵا و مسیبەتی دنیا و قیامەت بیان پارێزی یا ربی خوایە لەم مانجی ڕەمەزانەدا بەدەستی بەدەست نوێژەوە بەرەو قیبلەی تۆ لێت دەپاڕینەوە ئەوەی نەخۆشە و داوای دوعای خێری کردووە ئەوەشی داوای نەکردو خوا شیفا بۆ هەمویان بنێری یا ربی خوا شیفای نەخۆشەکانمان لەم بەرە جێژناناندا بنێری یا ربی خوا ئەوەی گرفتی خێزانی هەیە بۆی حەلکەی ئەوەی منداڵی صالحی هەیە تەمەندرێژی کەی ئەوەی نیەتی مناڵی صالحی پێ ببەخشی ئەوەی ئەولادی ناصالح و لاڕێ یا ربی خوا بۆی صالحکەی خوا عاقبەتی هەموو لایەکمان خێرکەی بەرەکەتی خۆت بەسەر وڵاتی کورد و کوردستان و مسلمانانا بڕێژی لە ئافەت و بەڵا و نەخۆشی و ناخۆشی بمان پارێزی ئامین ئامین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله